سوێندەخۆم بە قورئانێک کە مایەی یادکردنەوەی خوایە ئەم قورئانە فەرموودەی خوایە و محمد کە هێناویە بۆ ئادەمیزاد ڕاستگۆیە. بل الذین کفروا فی عزت وشقاق. بەڵام کافرەکان کە باوەڕی پێناکەن خۆیان بەشتەزان و لەسەرکێشی و نافەرمانی خوادان. کەم ئەهلەکنا من قەبلهم من قەڕن فەنادەو وەلات حین مەناص. ئێمە ئەهلی چەند سەدەی پێش ئەم کافرانەمان بەرباد کرد کە پێشان هیچیان بە گوێدا نەئەچوو جا کە عەزابی خوایان ئەهاتە سەر ئەکەوتنە بانگە بانگ و هاوار کردن بەڵام ئیتر دەرفەتی ڕزگار بوون دوور کەوتبۆوە و هاوار سوودی نەمابوو. سەرسام بوون لەوە کە پێغەمبەرێ بێتە سەریان بیان ترسێنێ لە سزای خوا و کافرەکان وتیان، ئەمە سیحربازێکی درۆزنە. اجعل الالهة الها واحدا ان هذا لشیء عجاب. خواکانی هەموو کردووە بە یەک خوا، بەڕاستی ئەمە شتێکی سەیرە. ئایا لە ناو هەموو ئێمەدا کتێبی خوا هەر بۆ سەر ئەو هاتووە؟ نەخێر، مەسەلە ئەمە نییە، مەسەلە ئەوەیە ئەوان دوودڵن لەم قورئانەی من کە ڕاست بێ و بۆ سەر محەممەدم نازڵ کردبێ، بەڵکو لەمەیش زیاتر مەسەلە ئەوەیە هێشتا سزای منیان نەچەشتووە و پێیان نەچزاوە بە ئاگرا. ئەم کافرانە چەند لەشکرێکی شکستە و بەزیون لەو تاقمانەی کە خۆیان لە دژی پێغەمبەران کۆ کردۆتەوە ئیتر چۆن ئەتوانن لە بەرامبەر کاری خوادا ڕاست بنەوە؟ کذبت قبلهم قوم نوح وعاد وفرعون ذو الأوتاد بەر لەمانیش خێڵەکەی کە نوح نێررا بۆ سەریان و خێڵەکەی کە شوعەیب نێررا بۆ سەریان کە پێیان ئەڵێن ئەسحاب الایکە کە دارستان و بێشەڵانیان هەبووە ئەوانە بوون گەلەکۆمەیان کردبوو لە پێغەمبەرەکانیان و خوا لەشکریانی شکاند. ان کل الا کذب الرسل فحق عقاب. ئەم گشت کۆمەڵانە پێغەمبەرانی خۆیانیان بەدرۆزن دانا ئەم خێڵەی تۆیش کە باوەڕ بە پێغەمبەرایەتی تۆ ناکەن و بە درۆزنت دائەنێن، چاوەڕوانی هیچ نین ناڵەیە نەبێ کە ئیسرافیل ئەیکا بە سوڕدا و هەموو زیندەوەرێکی پێ ئەمرێ و جارێکی تر گەڕانەوەی بۆ نییە و بۆ ئەو مەبەستە ناکرێتەوە بە سوڕدا. وقالوا ربنا عجل لنا قطنا قبل یوم الحساب. ئەم خێڵەی تۆ ئەڵێن خوایە! تۆ خۆت بگرە و سەبرت ببێ بەرامبەر بەم قسەی تاڵ و سوێر و بە درۆ زندانانەت لە لایەن ئەو کافرانەوە و داوودی بەهێز و بە دەسەڵاتی بەندەمانت بێتەوە یاد کە بەڕاستی بەندەیە بوو زوو ئەگەڕایەوە بۆ لای خوا و مەیدانی نەفسی خۆی نە ئەدا لە خوا غافڵ ببێ ئێمە دەسەڵات و فەرمانڕەوایی داودمان بەهێز کردبوو، زانیاری ڕاستەقینەمان دابوویە لەگەڵ توانای بڕینەوەی ناکۆکی نێوان ناکۆکاندا بە قسەیەکی وا کە قسەی هەردوولا ببڕێتەوە. وهل اتاک نبأ الخصم اذ تسوروا المحراب. ئایا خەبەری ئەو دوو کەسە ناحەز بەیەکەت پێگەیشتووە کە بەسەر دیواری پەرستگاکەی داودا سەرکەوتن و چوون بۆلای؟ کە لە پڕ چوونە لای، ئەویش ترسا لێیان، چونکە هاتنەکەیان هاتنێکی نا ئوسوڵی بوو، ئەوانیش پێیان وت، مەترسە لێمان، ئێمە دوو کەسین ناکۆکیمان لە نێوانایە، یەکێکمان دەستدرێژی کردۆتە سەر ئەوی ترمان، تۆیش بڕیاری ڕاستمان لەبارەوە بدە و لە ڕاستی لامەدە و ڕێگای ڕاستمان پیشان بدە. ئەم هاوڕێمە برامە نەوەد و نۆ کاوڕە مێنگەی هەیە و منیش تاقە یەک کاوڕە مێنگەم هەیە ئەڵێ کاوڕەکەی خۆیشتم بدەرێ و بە قسە زاڵ بووە بەسەرما و مەیدانی قسەم نادا منیش قسەی خۆمی بۆ بکەم و بیر و ڕای خۆمی بۆ دەرببڕم. قال لقد ظلمك بسؤال نعجتك إلى نعاجه ئەوانەیان نەبێ باوەڕیان بە خوا هەیە و کاری چاک ئەکەن و ئەمانەیش دانسقەن جا داود لەو ڕووداوەدا گومانی بۆ ئەوە چوو ئەم دوو کابرایەمان بۆ تاقیکردنەوەی ناردبێتە سەری ئەم پرسیارەی لێ بکەن لەبرەوە داوای لێخۆشبوونی لە خوای خۆی کرد و لە حاڵی ڕکوعەوە لەپەوڕوو لێی کەوت و گەڕایەوە بۆ لای خوای خۆی فغفرنا له ذلک وان له عندنا لزلفی وحسن مآب. ئێمەیش لەوە لێی خۆش بووین کە ئەو گومانەی لە خۆیەوە بردووە و بەڕاستی داوود پایە و پلەیەکی نزیکی لە ئێمەوە هەیە و سەرەنجامێکی جوانیشی لە بەهەشتا هەیە. دەسا تۆیش لە ناو ئادەمیزادا بە گۆێرەی حەق و ڕاستی حوکم بکە و شوێنی ئارەزووی نەفسی خۆت مەکەوە نەوەک ئارەزووی نەفس ڕێی خوات لێ ون بکا بێگومان ئەوانەی ڕێی خوا ونەکەن و لێی لا ئەدەن سزایەکی سەختیان هەیە بە هۆی ئەوەوە کە ڕۆژی لێپرسینەوەیان فەرامۆش کردووە. ولقد فتنا سلیمان وألقینا علی کرسیه جسدا ثم أناب بەڕاستی ئێمە سولەیمانمان تاقی کردەوە و تووشی مەینەتێکمان کرد ئەوە بوو مناڵێکی بێ دەست و پێمان فڕێدایە سەر تەختەکەی ئەویش کە ئەو مناڵەی دیت تۆببەی کرد و گەڕایەوە بۆ لای خوا ئەگێڕنەوە جارێکیان سولەیمان وتوویە، ئەمشەو ئەچمە لای حەفتا لە ژنەکانم، هەر یەکێکیان شۆڕەسوارێکی ببێت لە ڕێی خوادا غەزا بکا. کە چووە لایان لە یادی نەبوو ان شاء اللە بکا، کەچی هیچیان سکی پڕ نەبوو تاقە یەکێکیان نەبێ. ئەویش نیوە مرۆیەکی بوو. هەر لەبەر ئەوە کە ان شاء اللەی نەکردبوو. کە سولەیمان ئەمەی دی و تێگەیشت بۆیە وابووە چونکە ان شاء اللەی نەکردووە، پەشیمان بووەوە و تۆببەی کرد و داوای لە خوا کرد لێی ببورێ. باسی ئەیوبی بەندەشمان بکە کاتێک کە بانگی کردە خوای خۆی و وتی، خوایە! بەڕاستی شەیتان تووشی ئازار و ناڕەحەتی کردووم، بەوە کە لە ئەنجامی ئەم دەرد و نەخۆشیانەوە کە تووشم بوون، وەسوەسە و دوودڵی خستۆتە دڵمەوە. ارکض برجلک. ئەیوبیش لەوە ناڕەحەت بوو سوێنی لێ خوار کە چاک بوەوە سەد داری لێ بدا جا بۆ ئەوەی سوێندەکەی نەکەوێ و لێدانەکەی کردبێ خوا وەحی بۆ کرد و پێی فەرموو دەستەیە لقە دار خورما بگرە بە دەستەوە کە چڵەکانی زۆر بن و سوێنەکەت مەخە و بەو دەستەی لقە دار خورمایە ئەوەندەی پیا بماڵە کە سوێندەکەت پڕ بکاتەوە ئەویش پاش ئەوەی بە ئاوە گەرمەکە خۆیشت و زامەکانی لەشی چاک بوونەوە و لە ئاوە ساردەکەی خواردەوە بە لقەدار خورماکان لە ژنەکەی دا جا خوا ئەفەرمێ ئێمە دیمان ئەیوب لەو سەردەمی نەخۆشی و دەرد و ئازارەیا زۆر بە سەبر و تەحەمول بوو ئەیوب بەندەی چاکە و هەمیشە بە تۆبە لە گوناه ئەگەڕێتەوە بۆ لای خوا. واذکر عبادنا ابراهیم و اسحاق و یعقوب اولی الایدی و الابصار باسی بەندەکانم ابراهیم و اسحاق و یعقوب بکە کە خاوەن دەست و چاو بوون واتە لە دین ئاگەدار بوون و بەهێزیش بوون خوا چی لەسەر دانانایە زوو بە زوو بە باشی جێبەجێیانەکرد انا اخلصناهم بخالصة ذکر الدار. ئێمە ئەوانمان ساف و بێگەرد کردبوو بە سیفەتێک کە هی ئەوان بوو کە ئەوە بوو بیریان لە ماڵی قیامەتە کردەوە واتە لەبەر ئەوەی بیریان لە ماڵی قیامەتە کردەوە لە هەموو کدوڕەتێ پاکمان کردبوونەوە وکل من الاخیار. باسی ئیسماعیل و ئیلیەسع و زولکیفلیش بکە و هەموویان لە پیاوچاکانن. هذا ذکر وان للمتقین لحسن مآب. ئەم باسی پێغەمبەرانی پێشوە ئەبێ بە یادگار بۆ تۆ و بێگومان بۆ ئەوانەی لە خوا ئەترسن ئەنجامی چاک هەیە لە شوێنێکی زۆر باشدا. جا کافرە شوێن کەوتوەکانی گەورەکان لە داخە بەوانە ئەڵێن کە لە دونیادا شوێنیان کەوتبوون بەڵکو مەرحەبا لە ئێوە خۆتان نەبێ ئێوە بوون ئەم سزای دۆزەخەتان لە دونیادا پێش خست بۆ ئێمە و بۆتان ئامادە کردین و ئێمەتان خستە سەر ڕێگای ماوا و جێ و ڕێیەکی خراپتان بۆ فەراهەم کردین. وما من اله الا اللە الواحد القهار. تۆ بەو کافرانە بڵێ، من لە پێغەمبەرێ زیاتر نیم کە خوا ناردوومی بۆ ترساندنی خەڵک لە ئاگری دۆزەخ و هەموو شتێ بەدەست خوایە و هیچ خوایەک نییە تەنیا زاتی خوای تاک و خاوەن دەسەڵات نەبێ. من کە باسی یەکێتی خواتان بۆ ئەکەم و باسی قیامەتتان بۆ ئەگێڕمەوە خوا خۆی پێی ڕاگەیاندووم ئەگینا خۆ من لە ئەوزاعی کۆمەڵەی فریشتانی نزیک لە بارەگای خوا ئاگەدار نیم کە لە ناو خۆیانا ئەبێ بە دەمەقاڵێیان ئەگەر خوا ئەمەم بە وەحی پێ ڕانەگەیەنێ من چۆنی پێ ئەزانم ئەمە ئیشارەتە بۆ مەسەلەی دروست کردنی ئادەم و دانانی لە زەویا کە لە ناو فریشتەکانا بوو بە مایەی ناکۆکی وەک باسی لێ کراوە تەنها ئیبلیس نەبێ خۆی بە زل زانی و لە کافران بوو. قال یا ابلیس ما منعک ان تسجد لما خلقت بیدی استکبرت ام کنت من العالین خوا بە ئیبلیسی فەرموو، ئەی ئیبلیس چی ڕێی ئەوەی لێ گرتی سوجدە بۆ ئینسانێ بەری من بە دەستی قودرەتی خۆم دروستم کردووە. ئیبلیسیش وتی، دەی خوایە مۆڵەتم بدە و بمهێڵەرەوە تا ئەو ڕۆژەی مردوو هەموو زیندوو ئەکرێنەوە کە ڕۆژی قیامەتە. قال فإنک من المنظرین. خواش فەرمووی تۆ لە مۆڵەتدراوانی. إلی یوم الوقت المعلوم. لە عبداللە ی کوڕی عومەرەوە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ فەرمووی، پێغەمبەر، صلی اللە علیە وسلم، سورەتێکی بەسەرماندا دەخوێندەوە کە کوڕنووشی تێدا بوو سوژدەی دەبرد و ئێمەش سوژدەمان دەبرد تا ئەو ڕادەی کە شوێنی سوژدەی نێوچەوانمان نەبوو.